بەڕاستی ئێمە نوحمان ڕەوانە کرد بۆ لای قەومەکەی و فەرمانمان دایێ کەوا قەومەکەت بترسێنە لە بێ فرمانی کردنی خوا بەر لەوەی عەزابێکی پڕ ئێش و ئازاریان بۆ بێ. قال یا قوم ئینی لەکم نەذیر مبین. ئەویش چووە لایان و پێی وتن، ئەی قەومەکەم من بەڕاستی لە سزا ترسێنێکی ڕێگای ئاین ڕوونکەرەوەم بۆ ئێوە. تا هیچ نەبیستن و جلەکانیان ئەدا بە خۆیانا و خۆیان پێ دائەپۆشی و سوور ئەبوون لەسەر کافری پڕ بە دڵ و خۆیان لەوە بە زلتر ئەزانی کە مل بۆ فەرمانبەرداری خوا کەچ بکەن. ثم إنی دعوتهم جهارا. نوح وتی، خوایە، ئەم قەومە لە فەرمانم دەرچوون و کەوتنە دوای کەسانێک کە ماڵ و مناڵیان لە زیان بەو لاوەیان بۆ زیاد نەکردن، واتە کەسانێک کە ماڵ و ئەولاد لە جیاتی ئەوەی بۆیان ببن بە مایەی سوپاسی نیعمەتی خوا، بوون بە مایەی لە خۆبایی بوونیان کە ئەوانەیش گەورە و سەرکردەکانی قەومەکەی بوون. ئەی پەروەردگاری من لە گوناهی خۆم و باوک و دایکم خۆش ببە و لە هەر کەس خۆش ببە کە بە خاوەن باوەڕی هاتبێتە ماڵم و لە هەموو پیاوان و ژنانی خاوەن باوەڕ خۆش ببە و ستەمکارانیش لە بەربادی و بە فەناچوون بەولاوە هیچیان بۆ زیاد مەکە.